ئەوەی کە هەر ماڵ و سامان کۆ دەکاتەوە و دەیژمێرێ. یەحسەب ئەن مالەه ئەخلەدەه. وا دەزانێ کە ماڵەکەی هەر دەیهێڵێتەوە. کەللا لەیونبەذەننە فی الحوطەمەه. نەخێر وا نییە، بێگومان فڕێ دەدرێتە ناو ئاگرێکی داخراوە لەسەریان و دەرچوونیان نییە، زنجیر کراون لە ناو چەند کۆتێکی ڕاکشاودا، واتا بەسراونەتەوە بە چەند ستوونێکی بەرز و بڵند.